خوایە گیان دەبینیت و دەزانیت و بەرجەستەکردن و هێنانەدیش دەتوانیت کەوا بۆ مادام کە ئامادە و حازریت ئیدی من بە شوێن چیدا بگەڕێم هەروەها مادام کە دەبینیت ئیدی من چی بڵێم خوایە گیان ئەمڕۆ ئەگەر خەمێکم بۆ بێتە پێشەوە بۆ تۆی باس دەکەم ئەی ئەگەر سبەینێ لەلایەن تۆ خەمێکم بۆ بێتە پێشەوە بۆ کێی باس بکەم خوایە گیان حیکمەت و داناییمان پێ ببەخشە بۆ ئەوەی لە ڕێگە دوانەکەوین و بەجێ نەمێنین بیناییمان پێ ببەخشە تا نەکەوینە چاڵەوە خوایە گیان نیعمەتت پێ بەخشیم و سوپاسم نەکردی بەڵا و موسیبەت و ناڕەحەتیت دا بەسەرمدا ئارامم نەگرت بزانە کە سوپاسم نەکرد و نیعمەتت لێ نەگرتمەوە و هەر وەک چۆن کاتێک کە ئارامم نەگرت بەردەوام بەڵا و ناڕحەتیت نەدا بەسرمدا خوایە گیان قورئانی پیرۆز کەلامی مەجید و یادگاری تۆیە کە تۆ لە هەموو شوێنێکدا حازر و ئامادەیت ئیدی چ ئیش و کارێکمان بە یادگارەوە هەیە خوایە گیان ئەگەر بمخەیتە ناو بەهشتی پڕ لە ناز و نیعممەتەوە ئەوە عەدل و دادپەروەری تۆیە ئەگەریش بمکەیتە ئەهلی لیقا و ویساڵی خۆت ئەوە فەزلی تۆیە خوایە گیان هەندێک لە بەندەکانت نوێژ و ڕۆژیان خۆش دەوێت و هەندێکیش حەز و جیهاد و غەزاکردن هەندێکی دیکەش زانست و بەرماڵ من بخەرە نێو ئەو دەستە و گرۆهەوە ژیان و دۆستایەتی و خۆشەویستیم بێجگە بۆ تۆ بۆ کەسێکی دیکە نەبێت خوایە گیان بانگت کردین و دوا کەوتین فەرمووت و کەمتەرخەمیمان کرد هەی هاوار ئەوەی کە کردمان بێ بەرنامە و بێ بیرکردنەوە کردمان و ئەنجامماندا خوایە گیان ئەگەر خەڵق و دروستکراوەکان زویر بکەین و بڕەنجێنین کاتێک کە بمان بینن ڕووەردەگێڕن بەڵام چەندێک تۆ زویر بکەین و بڕەنجێنین هێشتا تۆ لەگەڵمانی خوایە گیان کەسانی دیکە مەستی شەڕابن من مەستی ساقی مەستبوونی ئەوان فانی و مەستبوونی من باقی خوایە گیان هیچ کاتێک لە حاڵەتی خەم و پەژارە یاخود لە حاڵەتی سروور و دڵخۆشیدا قسە ناکەم، مەگەر ئەو کاتەی کە تۆ لە ناخی دڵمدا جێگە و شوێنکت هەیە. خوایە گیان، گەورەیی تۆ منی دابڕی لە موناجاتی تۆ، ناسینی تۆ، ئونس و ئولفەی تۆی پێدام خوایە گیان کەسە تایبەتەکان مەلەوانی و غەواسی دەکەن لە دەریای فیکردا ڕەشۆکەکانیش سەرگردان و گومڕا لە بیابانی غەفڵەتدا دەگەڕێن منیش نەوڕۆ بکە لە دەریای فیکر و یادتدا خوایە گیان تۆ پێت خۆشە کە من تۆم خۆش بوێت لەگەڵ ئەوەی کە بێنیازی لە من کەوا بوو من چۆن تۆم خۆش نەوێت کە تۆ منت خۆش دەوێت بەم هەموو نیاز و پێویستی کە من بە تۆم هەیە خوایە گیان تۆ خۆت دەزانیت کە من دەوێت تۆ هیچم کەوا بوو دەستم بگرە تا بە تۆ بگەم خوایە گیان کە بە تۆ ئاشنا بووم لە خەڵک و دروستکراوەکان جیا بوومەوە لە دنیادا عاشق و شەیدا بووم شارەوە و پەنهان بووم و ئاشکرا بووم خوایە گیان بەزەیی و ڕەحمێ بفەرموو کە زانایت بە تەوبە و پەشیمانیم سزام مەدە کە تۆ قادر و بەتوانای بەسەرمدا خوایە گیان هەموو عیشقی خۆمم لە سایی عیشقی تۆدا بەدەست خستووە خۆتم لێ ئاشکرا و نمایان بکە تا وابزانم کە وەک بڵێی تۆ خودی منیت خوایە گیان دەزانیت کە بێتوانام کەوابوو بمپارێزە و دەربازم بکە لە بەڵا و ناڕەحەتی خوایە گیان تۆ بەبێ من منت هەبێ باشتر لەوەیە کە من بەبێ تۆ خۆمم هەبێ خوایە گیان ئەگەر لە خۆشەویست و دۆستانم ئەوا پەردە و حیجاب لابدە خۆ ئەگەر میوانم ئەوا لوتف و چاکە بکە لەگەڵ میواندا خوایە گیان چۆن بترسم لە تۆ کە تۆ کەریمی چۆن نەترسم لە تۆ کە تۆ بەهێز و عەزیزی خوایە گیان هەموو خەڵکی بینا و بەسیر و چاوکراوە بکە تا تۆ ببینن خوایە گیان سەرم سوڕ دەمێنێ لە کەسێک کە خۆی بپارێزێت لە خواردن لە ترسی نەخۆشی کەوابوو چۆن و بۆچی خۆی ناپارێزێ و پارێز ناکات لە گوناه لە ترسی سزا و تۆڵە خوایە گیان فێرمان بکە تا شارەزای تەریقەتت بین چرامان بۆ هەڵبکە بۆ ئەوەی لە تاریکیدا نمێنینەوە خوایە گیان ڕۆژێک بە شوێن تۆدا دەگەڕام خۆمم دۆزیەوە ئێستا بە شوێن خۆمدا دەگەڕێم تۆم دۆزیەوە خوایە گیان شایەتی دەدەم لەسەر دەستەوەستانی و نەتوانی و بێچارەیی خۆم هەروەها ئاگادارم لە لوتف و عینایەت و بایەخ پێدانی تۆ خواست خواستی تۆیە و من چیم دەوێ خوایە گیان پاش ئەوەی کە منت وابەستەی خۆت کرد لە ڕێگەلام مەدە و مەمگەڕێنەرەوە و بوون و وجودم پاش ئەوەی کە لە خۆمت داپۆشی و دابڕی نیشانم مەدەرەوە و نمایانی مەکەرەوە بۆم خوایە گیان ئەگەرچی تاعەت و گوێڕایەڵی و عیبادەتێکی ئەوە تۆم نییە لە هەردوو دنیاشدا بێجگە لە تۆ کەسێکی دیکەم نییە هەر کەسێک تۆی ناسی ئیدی هەرچی غەیری تۆیە دەیخاتە لاوە و فڕێی دەدات خوایە گیان دڵم حازر و ئامادە بکە یاخود نوێژی بێدڵ قبوڵ بکە خوایە گیان هەر کەسێک بە بیر و فکر تۆ بناسێت ئەوە بەدڵ عیبادەت و بەندایەتی دەکات خوایە گیان ئەگەر دۆزەخم پێ ببەخشی ئەوا هەرگیز هیچ عاشقێک بەهۆی ئەو عیشقەوە ناسووتێنم چونکە ئەو عیشقە سەد جار سووتاندوویەتی خوایە گیان هەموو خەڵکی لە تۆ دەتەسن و من لە خۆم لە تۆ تەنها چاکەم دیوە و لە خۆم تەنها خراپە خوایە گیان هیچ شتێکم لە نوێژ نەبینیوە بێجگە لە ڕاوەستان لە ڕۆژوش تەنها برسەتی گەدە و سک ئەوەی کە من هەمە لە فەزلی تۆوەیە نەک بەهۆی کرداری خۆمەوە خوایەگیان ئەگەر سبینێ بمخەیتە ناو دۆزەخەوە هاوار دەکەم و دەڵێم ئەوم خۆش دەویست ئایا ئاوا دەکەن بە دۆست و خۆشەویستان خوایە گیان کەسێک کە کوشتە و کوژراوی تۆیە بۆنی خوێنی لێ نایەت لە سوتاوی عیشقی تۆ بۆنی دووکەڵ نایەت چونکە سوتاوی تۆ بە سووتان شەعل و شالومانە و کوشتە و کوژراوی تۆش بە کوژران دڵخۆشە خوایە گیان هەموو خەڵک دەیانەوێ کە تەماشای تۆ بکەن بەڵام من دەمەوێ کە تۆ تەماشای من بکەیت خوای گیان هیچ کاتێک زیکر و بیر و یادی تۆم نەکردووە مەگەر بە بێ ئاگایی و ئێستا کە خەریکە گیانم دەردەچێ لە تاعەت و گوێڕایەڵی تۆ غافڵ و بێ ئاگام نازانم کەی دەگەمە حزوور خوایە گیان من لە کەبێڵی هەژانی خۆمدا شتێکم هەیە کە تۆ لە عەڕشی کیبریا و دەسەڵاتی خۆتدا نیتە من کەسێکی وەک تۆم هەیە بەڵام تۆ هاوشێوەیەکی وەک خۆتت نییە خوایە گیان ئەگەر من نەتوانم واز لە گوناه و تاوان بهێنم و دەست هەڵگرم خۆ تۆ دەتوانی لە گوناهەکانم خۆش ببی و بیان بوری خوایە گیان هەموو زیکر و یادکردنەکان بەبێ یادی تۆ غڕور و لە خۆبایی بوونە هەروەک هەموو خەمەکان بە زیکر و یادی تۆوە خۆشی و سرورە خوایە گیان دڵم بێزگە بۆ بینینی خۆت لە کەسانی دیکە وەرگێڕە بۆ ئەوەی لە کەسانی دیکە هەڵبێم و لەگەڵ تۆدا تەبا و هاوداستان بم خوایە گیان ئەوەی کە تۆ دەناسێت ناتناسێت کەوابوو ئیدی دەبێ حاڵی کەسێک چۆن بێت کە تۆ ناناسێت. خوایە گیان ئەوەی کە تۆ بە حەقیقەت و ڕاستی بناسێت هەمیشە داوای تۆ دەکات و بە شوێن تۆدا دەگەڕێ ئەگەرچی واش بزانێت کە هەرگیز ناتدۆزێتەوە خوایە گیان هەرکەس ئیمان و باوەڕت پێ نەبەخشیوە پێی ببەخشە و ئەوەی کە پێت بەخشیوە لێی مەسێنەوە خوایە گیان ئەگەر دۆستایەتیم نەکردویت ئەوا دژمنایەتیشم نەکردویت ئەگەر سوور و بەردەوامن لەسەر گوناه و تاوان بەڵام خۆ دان دەنێم بە یەکتایی تۆشدا خوایە گیان هەمووان ئاشنا بکە بە خۆت لە فێڵ و تەڵەکەی شەیتان بیان پارێزە وە لە فیتنەی نەفس و هەوا و ئارەزوو ئاگاداریان بکە و بە ئاگایان بهێنەوە خوایە گیان سوێن بە عیزەت و دەسەڵاتت ئەگەر نێوانی من و خزمەتکردن بە تۆ دەریایەک لە ئاگر هەبوایە و ڕێگەکە لەوێوە بوایە ئەوا من هەر هەدەهاتم بۆ لای تۆ بەهۆی زۆری عیشق و تامەزرۆییەک کە بەرامبەر تۆ هەمە خوایە گیان تا تۆ لە غەیب و نادیاردا بووی من لە ناتەواوی و نەنگی و عیبەدا بووم کاتێک کە تۆ لە غەیب و نادیاری جیابوویتەوە منیش لە نەنگی و عیبە جیا ئەبوومەوە. خوایە گیان کەسێک چۆن هیوا و ئومێدی بە ڕەحمەت و بەزەیی تۆ هەیە لە کاتێکدا کە شەرم ناکات لەوەی دەرباز نەبێت لە سزا و تۆڵەی تۆ خوایە گیان من نەدەتوانم لە زاهیدەکان بم و نە لە قورئان خوێنان نە لە زانایان ئەگەر دەمکەیتە ئەهل و شایستەی شتێک ئەوا بمکەرە ئەهلی تنۆکێک لە نهێنیەکانت و بمگەیەنە بە پلەی دۆستان و خۆشەویستانت خوایە گیان گوڵی باشت لە چاوی دۆستەوەن و خۆشەویستانی تۆدا چقڵ و دڕکە کەوابوو کەسێک کە بێڵ و عەوداڵی تۆیە و بە شوێنی تۆدا دەگەڕێ چ ئیش و کارێکی هەیە بەسەر بەهشتەوە خوایە گیان هەر کەسێک تۆی ناسی غەرق و نغرۆ دەبێت لە دەریایی خەم و شادیدا خوایە گیان هەر شتێک لە دنیا کە دەتەوێت بیدەیت بە من بیدەبێ باوەڕەکان هەر شتێکیش لە دوا ڕۆژدا کە دەتەوێت بیدەیت بە من بیدە بە باوەڕداران چونکە من لە دنیادا تەنها زیکر و یادی تۆم بەسە لە قیامەت و دوا ڕۆژیشدا دیدار و لقای تۆم بەسە خوایە گیان هەر کەسێک کە خۆشت دەوێت فێری بکەکە عشق لە ژیان باشترە خوایە گیان هەر کەسێکیش کە زیاتر خۆشت دەوێت چێژی ئەوەی پێ ببەخشە کە خۆشویستن لە عیشق لە پێشترە خوایە گیان ئەگەر لە ترسی دۆزەخ تۆ دەپەرستن ئەوا لە دۆزەخدا بم سووتێنە ئەگەر بە هیوا و ئومێدی بەهشتیش دەتپەرستن ئەوا بەهشت لە من حەڕام بکە ئەگەریش بۆ تۆ تۆ دەپەرستم ئەوە بێبەشم کە لە جوانی جەماڵی خۆت خوایە گیان ئەو شتەی کە بە زمان بەهۆیەوە داوای نزیکبوونەوە لە تۆی پێ دەکەم و دڵم تەبا و هاوئاهەنگ نییە لەگەڵیدا بیخەرە بەر لێبوردنی خۆتەوە خوایە گیان کاتێک کە مرۆڤ لە خۆی دادەبڕێت و فانی ببێت ئەوە بەهۆی تۆوە باقی دەبێت و دەمێنێتەوە خوایە گیان مەم خەرە ناو پلە و پایەکەوە کە بڵێم خەلەقەوە حەق خەڵک و خوا یان بڵێم من و تۆ بەڵکو بم خەرە مەقام و پلە و پایەکەوە کە من لە نێواندا نەبم و تەنها تۆ ببیت خوایە گیان تاکەی لە نێوان من و تۆدا من و تۆیی هەبێ من لە نێواندا لا ببە بۆ ئەوەی ئاوات و خۆزگە و ونیەی من بۆ تۆ بێت بۆ ئەوەی من هیچ نەبم خوایە گیان باوەڕم بە کامڵترین پلە و پایەی باوەڕ بگەیەنە یەقین و دڵنیاییشم بە لە پێشترین یەقین و نیەت و مەبەستم بە چاکترین نیەتەکان بگەیەنە کرداریشم بگۆڕە بە باشترین کردارەکان خوایە گیان حیا و ئابڕۆم بەبێ نیازی بپارێزە کەسێتیشم بەهۆی هەژاری و نەداریەوە دامەڕوخێنە کە لە بەندە ڕۆزی خۆرەکانی تۆ داوای ڕۆزی بکەم و لە کەسانی پەست و نەفس نزم خوازیاری سۆز و لێبوردن بم گیرۆدە و دووچاری سوپاسکردنی ئەو کەسە ببم کە یارمەتیم بدات خوایە گیان تۆ فێری چۆنیەتی ژیانم بکە خۆم فێری چۆنیەتی مردن دەبم خوایە گیان کارێکی وا بکە کە وەسف و سەنای تۆ بکەم لە هەموو حاڵەت و هەل و مەرجەکاندا بە شێوەیەک هەڵسم بە شکرانە بژێری و سوپاسکردنت کە بەو شتەی کە لە دنیادا پێم دەبەخشی دڵم خۆش نەکەم و ماڵی دڵم بکەمە جلوەگاهی تەقوا خوایە گیان عەقیدە و بیر و باوەڕم لە دەستی عوقدە و گرێ و کێرەکان بپارێزە خوایە گیان لەسەر دامەستی تۆمان هەیە و لە دڵدا ڕاز و نهێنی تۆ و لە زمانمان داوای لێبوردن و ئیستیغفار لە تۆ ئەگەر داوای شتێک بکەین ئەوە داوای ڕەزامەندی تۆ دەکەین ئەگەر شتێک بڵێین ئەوە وەسف و سەنای تۆ دەکەین خوایە گیان لە دنیادا هەرچیەکت کردۆتە قیسمەت و نسیبی من بیدە بە دوژمنەکانت لە دوا ڕۆژیشدا هەرچیەکت بە قیسمەت و نسیب کردوین میدە بە دۆست و خۆشەویستەکانت چونکە من تەنها تۆم بەسە خوایە گیان شیرینترین بەخش و خەڵاتەکان لە دڵی مندا ئومێد و ڕەزای تۆیە خۆشترین قسەکان لە زمانی من وەسف و سەنای تۆیە خۆشەویستترین کاتیش بەلای منەوە کاتی لقا و جیدالی تۆیە خوایە گیان لە نەفسمدا بێنیازی و بێ احتیاجی لە دڵمدا یەقین و لە کردارەکانمدا ئیخلاص و دڵسۆزی لە دیدە و چاوانمدا ڕۆشنایی و لە دیندا بیناییم بۆ بڕیار بدە خوایە گیان دڵێکمان پێ ببەخشە کە لە شوکر و سپاسی تۆدا گیان ببەخشین، ڕۆح و گیانێکمان پێ ببەخشە کە بە هۆی کاری ئەو دڵەوە جیهان دروست بکەین. خوایە گیان، زمانم بە هیدایەت گۆیا و پاراو بکە، تەقوا و لە خوا ترسان ئیلهامم بکە لە سەر دڵم، تەوفیقم بدە و ڕێنوماییم بکە بۆ پاکترین شێوازی گوفتار و کردار، ناچارم بکە بە کارێک کە زیاتر لە هەر شتێک پێی دڵخۆشی خوایە گیان کار و خواست و ئارەزووی من لە دنیادا لە ناو هەموو شتەکانی دنیادا زیکر و یادی تۆیە لە دوا ڕۆژیشدا لە ناو هەموو شتەکانی دوا ڕۆژدا لیقا و دیداری تۆیە ئەوەی کە لەسەر منە ئەوەیە کە وتم تۆ هەرچییەکت دەوێ ئەوە بکە خوایە گیان لە تێڕوانینە ئاماژەدارەکان و قسە بێسوودەکان و خواستە نابەجێکانی دڵ و هەڵەکانی زمانم ببوورە خوایە گیان هەر گوناهێک کە لە مندا سەرهەڵدەدات دوو ڕووی هەیە یەکێک ڕووی لە لوتف و سۆز و میهرەبانی تۆیە و ڕوویەکی دیکەی ڕووی لە لاوازی منە یان بەو ڕووە لە گوناهەم ببوورە کە ڕووی لە لوتف و میهرەبانی تۆیە یاخود لەو ڕووەوە لێم خۆش ببە کە ڕووی لە لاوازی خۆمە خوایە گیان ئەگەر لەگەڵ تۆدا قسە و دەردە دڵ نەکەم ئەوە شەکەت و کەنەفت دەبم بەڵام کە لەگەڵ تۆدا قسە و دەردەدڵ دەکەم کۆڵ و بارم سوک دەبێت دەستم بگرە چونکە دەستگیر و دەستگرۆیەکم نییە عزر و پاساوم قبول بکە چونکە قاچ و پێی هەڵهاتنم نییە خوایە گیان یارمەتیم دە کە بیر لە توانای تۆ بکەمەوە و بە هەموو بوونمەوە سوپاس و ستایشی گەورەیی تۆ بکەم و شوکرانەی نیعمەتت بەجێ بهێنم دان بنێم بە چاکە و ئیحسانی تۆ و سەرقاڵ ببم بە ژماردنی نیعمەتەکانتەوە خوایە گیان تۆ پەیوەستی بە بەزەیی و ڕەحمەتی خۆتەوە ئێمەش پەیوەستین بە ئاتازی پێویستی خۆمانەوە تۆ بەتوانای تو ئێمەش نەدار و دەروێش خوایە گیان هێز و توانامان پێ ببەخشە کە تاغوتی خۆپەرستی بخەینە ژێر پێمان و حەق و حەقیقەت نەکەینە قوربانی بەرژەوەندیە شخصی و کەسیەکان خوایە گیان بمان خەرەڕیزی ئەو کەسانەوە کە دەستیان دەگرن بە پەیام و ڕێسمانی بەهێزی قورئانەوە لە کاروبارە شوبهەدار و گوماناوییەکاندا دەبنە پەنهاندەی ئایەتەکانی ئەم پەڕاوە و لە سایە و سێبەری باڵی بەزەیی و ڕەحمەتی ئەو قورئانەدا سوکنایی و ئارامی دەست دەخەن و بێجگە لە ئەو داوای هیدایەت لە هیچ شتێکی دیکە ناکەن خوایە گیان کاتێک کە بە چاوی دڵ تەماشای تۆ دەکەم لە بیر و هزرمدا ئەوەم دەست دەکەوێت کە تۆی سەرەتا و تۆی کۆتا و تۆی پەروەردگاری بیرکردنەوەی پاک و تۆی بەدیهێنەری ڕاستی و هەر تۆی دادوەری دادپەروەری کارە جیهانیەکان خوایە گیان من غەریب و نامۆم و زیکر و یادی تۆش غەریب و نامۆ من ئولفەت و خووم گرتووە بە زیکر و یادی تۆوە چونکە غەریب و نامۆ بە غەریبەوە ئولفەت دەگرێت خوایە گیان ئەگەرچی بەهەشت چاو و چرایە بەڵام بەبێ لیقا و دیداری تۆ دەرد و داخە جەماڵ و جوانی هی تۆیە هەرچی تر هەیە ناشرینن زاهیدەکانیش کرێکارەکان و کڕیارەکانی بەهەشتن خوایە گیان من لە کاتەکانی بێ ئاگایی و غەفڵەتدا بۆ زیکر و یادت بە ئاگا بهێنەرەوە لە ڕۆژگارەکانی مۆڵەت و پشو و بێکاریشدا ناچارم بکە و هانم بدە بۆ بەندایەتی کردن و ڕێگەیەکی تەختم بۆ بکەرەوە بەرەو عشق و خۆشەویستی خوایە گیان ناز بەسەر تۆدا دەکەم و هەر لە خودی تۆیشەوە بە زاتی تۆ دەگەم خوایە گیان بمبەخشە لەو تەماشاکردن و نیگایانەی کە نەدەبوو بمکردان بمبوورە لەو قسانی کە هاتوون بە زمانمدا و نەدەبوو بەهاتنایە بمبەخشە لەو شتەی کە دڵویستی و نەدەبوایە بیویستایە لێم خۆش ببە لەو شتەی کە هات بەسەر زمانمدا و نەشیاو بوو خوایە گیان ئەگەرچی تاعەت و بەندایەتیەکی ئەو تۆم نییە بەڵام لە هەردوو جیهاندا بێجگە لە تۆ هیچ کەسێکم نییە خوایە گیان هەر بەو شێوەی کە مەزڵومی و ستەم لێکراویت لەلا ناشرین کردووم لە ستەمکاریش بم پارێزە خوایە گیان ئەو کەسی کە بێزگە لە تۆ هیچ بەخشندەیەکی دەست ناکەوێت نائومێدی مەکە کەسێکیش کە بەهۆی تۆوە بێنیاز دەبێت لە غەیری تۆ بێ یار و یاوەر و بێ پەنای مەخە خوایە گیان تاوەکو لەگەڵ تۆدام زیاتر لە هەموانم تاوەکو لەگەڵ خۆمدام کەمتر لە هەموانم خوایە گیان چەند جوان و باشە ئیلهامی تۆ لەسەر خورپە و خوتورەی دڵمان و چەند شیرینە شێوازی ئیلهامی تۆ لە ڕێگەی پەنهانیەکاندا و چەند گەورەیە حاڵەتێک کە خەڵک نەتوانێت ئاشکرای بکات و زمان وەسفی نەزانێت و ئەم چیڕۆکە کۆتایی نەیەت خوایە گیان کەسی بەجێما و لە هاودەمی تۆ لە ئەشکی حەسرەت چێش دەبات ئەی کەسێک کە تۆ بدۆزێتەوە چی دەست دەکەوێت خوایە گیان ئێمە دەفتەر و دیوانی خۆمان بە گوناه و تاوان ڕەش کردووە تۆش مووی ئێمەت بە ڕۆژگار سپی کردووە ئەی خالیق و بەدیهێنەری ڕەش و سپی چاکە و فەزڵ بکە و کرداری ڕەشی خۆمان بخەرە ناو کرداری سپی خۆتەوە خوایە گیان گوێڕایەڵیکردن لە دایک و باوکم و چاکەکردن لەگەڵیاندا لە پێش چاوم شیرینتر و بەچێژتر بکە لە چێژی خەو لە چاوێکی خەواڵوودا بۆ سۆزی دڵ و سینەم لە شەربەتی زوڵاڵ و پارا و فێنکتری بکەیت تا خواستی ئەوان فەزڵ بدەم بەسەر خواستی خۆمدا و بەختەوەری ئەوانم لە بەختەوەری و خۆشحاڵی خۆم پێ لە پێشتر بێت خوایە گیان هەر کەسێک تۆ کۆمەک و یارمەتی بدەیت هیچ سەرشۆڕکارێک توانای زەلیلکردن و سەرشۆڕکردنی ئەوی نابێت هەر کەسێکیش تۆ پێی ببەخشی هیچ ڕێگر و بەرگرێک توانای کەمکردنەوەی بەخششی تۆی نابێت بە ئەو هەر کەسێک تۆ هیدایەتی بدەیت و ڕێنمایی بکەیت گومڕاکردنی گومڕاکاران لە ڕێگا لای نادات خوایە گیان چ دەردێک لەوە زیاترە کە مەعشوق بەتوانا بێت و عاشق هەژار و دەروێش خوایە گیان ئیرادە و زانست و یاخیبوون و بێنیازی و حەیڕەت و سەرسوڕمان و ناسکی ڕۆح و شەهامەت و بوێری و تەنیاییم زیاد بکە خوایە گیان ژیانم پێ ببەخشە بۆ ئەوەی لە چرکە ساتی مەرگدا حەسرەت نەخۆم بۆ ئەو چرکە ساتانەی کە بەبێ سوود و بەرهەم بۆ ژیان تێپەڕبوون خوایە گیان لەم ماڵی دڵەدا بێجگە لە تۆ و ئەو نهێنیانەی کە لە تۆ فێریان بووم هیچ شتێک بوونی نییە کەوا بوو بە چاوی خۆت تەماشا بکە کە ئایا لەم ماڵەدا بێجگە لە خاوەن ماڵ کەسی دیکەی تێدایە خوایە گیان لە کاتی ڕووناکی ڕۆژدا دۆست و هاودەمی ڕاستەقینەی منیت لە کاتی تاریکی شەیشدا هەر تۆ ڕووناکی بەخشی مەحفەل و سەکۆی شانۆی ژیانمی خوایە گیان بێ بەرامبەر دروستت کردم بێ بەرامبەر ڕزق و ڕۆزیت پێدام کەوابوو بێ بەرامبەریش لێم خۆش ببە چونکە تۆ خودایی نەک بازرگان خوایە گیان لە پێشەوە مەترسی و لە پاشەوە ڕێگەم نییە دەستم بگرە چونکە بێجگە لە فەزلی تۆ هیچ پەنایەکم نییە دەترسم لە بەدکاری خۆم بمبەخشە لە چاکی خۆت خوایە گیان داوای باوەڕێکی هەمیشەی و بێ نیازی لە هەموو خەڵک و زانستێکی بەسوود و یەقین و دڵنیاییەکی ڕاستەقینەت لێ دەکەم. خوایە گیان پەنات پێ دەگرم لەوەی کە لە سایەی بێ نیازیتدا بە نەداری بمێنمەوە یان لە ڕۆشنایی هیدایەتتدا دووچاری گومڕایی ببم یاخود لە پەنای دەسەڵات و تواناییدا گیرۆدە و گرفتاری ستەمێک ببم یان ئیش و کارێک دەستی تۆدا بێت و من سەرشۆڕ و زەلیل ببم خوایە گیان تان و پۆی و جوودمان بە شێوەیەک لەگەڵ عشقی خۆتدا تێکەڵ بکە و بیشێڵە کە لە وجود و بوونتدا بتوێتەوە خوایە گیان لە دڵماندا بێجگە لە تۆوی خۆشەویستی هیچ شتێک مەچێنە بێجگە لە سۆز و بەزەیی و مەرحەمەت هیچ وێنە و تابلۆیەک لەسەر ڕۆح و گیانمان مەنەخشێنە خوایە گیان ئەگەر لە پرسیاری خۆم ڕامێنم و دەستەوسان بم یاخود ڕێگەی پرسیارکردن نەزانم ئەوا چاکی و باشی کارەکەم پێنیشان بدە و ڕێنماییم بکە بۆ ئەو شتەی کە ڕزگاربوونی تێدایە خوایە گیان تۆ سەتایت کە بەر لە تۆ هیچ شتێک نییە و کۆتاییش دەبیت کە لە پاش تۆ هیچ کۆتاییەک نابێت خوایە گیان بم ڕازێنەوە بە حەقیقەت و ڕاستیەکانی نزیکەکانی دەرگانەت و بم بەبەرە و ڕێگەی ئەوانەی کە ئەهلی جەزبە و عیشق و تامەزرۆیتن خوایە گیان ئەی ئەو کەسی کە بەردەوام شادی بەخشی ڕۆحمی من لەلایەن تۆوە هاتووم بۆ لای تۆش دەگەڕێمەوە خوایە گیان من لە پەستی سەرکەشی و یاخی بوونەوە بهێنەوە بۆ بەرزی و بەنرخی تاعەت و گوێڕایەڵی خوایە گیان ئەگەر لە سبەینێی قیامەتدا من بنێریت بۆ دۆزەخ ئەوا نهێنییەک ئاشکرا دەکەم کە دۆزەخ هەزار ساڵ ڕێگە هەڵبێ لە من و ڕابکات خوایە گیان خاکی خەجاڵەت و شەرمەزاری بەسەرماندا مەپرژێنە و مەبارێنە دووچاری بەڵای خۆمانمان مەکە خوایە گیان لە یەومل ئەکبەر و ڕۆژی گەورەدا پێغەمبەران سەلامی خوایان لێ بێت لەسەر مینبر و دوانگەکانی نوور دادەنیشن و خەڵکی تەماشایان دەکەن و ئەولیاکانیش لەسەر کورسی نووڕ دادەنیشن و خەڵکی تەماشایان دەکەن ئەبولحەسەن لەبەردەم عەڕشی تاقانەی تۆدا دادەنیشێ تاوەکو خەڵکی تەماشای تۆ بکەن خوایە گیان هیوا و ئومێدم بە تۆ بەست بۆ ئەوەی ڕێنما و هادیم بیت بۆ چاوتێبڕینەکانی لێبوردن و گەنجینە و خەزێنەکانی بەخشین خوایە گیان من لە دەرگانەی تۆدا پێویستی و نیازێکم هەیە کە بێجگە لە فەزلی تۆ هیچ شتێک نایگەیەنێت بە بێنیازی ئەو دەروێشی و هەژاریەش بێجگە لە بەخشین و لێبوردنی تۆ هیچ شتێک ناتوانێت بیگۆڕێت بە بەتوانایی خوایە گیان عەبدوڵڵا لە سێ دەرد و ئافات بپارێزە لە وەسوەسە و ختورەی شەیتانی و لە فڕ و فێڵ و تەڵەکەی نەفسانی و لە غڕوڕ و لە خۆبایی بوونی نەزانی خوایە گیان بێ توانا و وێڵ و سەرگەردانم، نە ئەوەی کە دەیزانم هەمە و نە ئەوەش کە هەمە دەیزانم. خوایە گیان، بمبەخشە لەو بەڵێنانەی کە داومن و وەفام پێ نەکردن، لێم ببوورە و چاوپۆشیم لێ بکە لەو شتەی کە بە زمان بۆ نزیکبوونەوە لە تۆ گرتمە بەر و دڵم ڕێگەی پێچەوانەی ئەوی گرتە بەر. خوایە گیان کار و کردار بە ڕەنگ و پێست نییە بەڵکو بە عینایەت و بایەخ پێدانی دۆست و خۆشەویستە خوایە گیان نەداری و هەژاری و کەمدەستی منی بە تۆ گەیاند هەر لوتف و سۆز و میهرەبانی تۆش لە ناوی نەبرد و هێشتیەوە خوایە گیان بێجگە لە تۆ هیچ ئونس و ئولفەتێکم بە کەسەوە نییە و لە ڕۆژی ترس و حەز و خۆزگەش بێباکم خوایە گیان ئەگەرچی شەوی فیراق و دابڕان تاریکە بەڵام دڵم خۆشە کە سپێدەی ویساڵ و بێگەشتن نزیکە